چۆن لە خەو هەڵئەسی ئاوها زندوو ئەبینەوە و خوای تەعالا لەسەر کردەوەکانمان محاسبەمان ئەکا کەوا ئەبینین هەموو ڕۆژێک لە خزم و کەسوکار و ناسیارەکانمان کۆچی ئەکەن و بەرەو لای خوای تەعالا ئەکەونە ڕێ و وەفات ئەکەن لە پیاوان و لە ئافرەتان لە گەورە و بچووک فەقیر و دەوڵەمەن لەش ساغ و نەخۆش هەمووی مردن یەقەی ئەگرێ مردن یەقەی هەمومان ئەگرێ ئایا لە خەوا بین یان لە خەوا نەبین لە غەفڵەیە بین یان لە عیبادەت و کردەوەی چاکەیە بین